کاسێتی بیستەم لە پەرتووکی جیهانی سۆفیا، دیوی دووەم لە لاپەڕە شەش سەد و دوازدە. لە بیرتە کە دڵەڕاوکێ بە مانای هەست بە ترس و شێواوییە کە لە بۆچوونی کرکەگۆریشدا لەسەر مرۆڤ لە پێگەی بوونیدا ڕۆڵێکی گرنگی هەیە؟ بەڵێ. سارتەر دەڵێ مرۆڤ لە دنیای بێمانا و بێمەبەستدا هەست دەکا بێگانەیە. سارتەر لە شیکردنەوەی بێگانەبووندا فیکرە سەرەکیەکانی هیگڵ و مارکس بەکاردەبا. هەست بە بێگانەبوون جۆرێک هەستی دڵتەنگی و نائومێدی و تێکچوون و پووچی لە مرۆڤدا دروست دەکا. هەستی شێواوی و هەستی ئەوەی کە هەموو شتێک ناخۆش و نالەبارە بۆ مرۆڤ زۆر ئاسایی دەبێت. بەڵێ، ڕاستە. سارتەر شارنشینەکانی شارنشینەکانی سەدەی بیستەمی دەهێنایە بەرچاو. لە یادت ماوە کە مرۆڤگەراکانی دەورانی ڕێنیسانس بە شانازییەوە جەختیان لەسەر ئازادی و سەربەخۆیی دەکردەوە؟ بۆ سارتەر ئازادی جۆرێک قین بوو، دەیوت مرۆڤ ناچارە بە ئازادی. چونکە لەگەڵ ئەوەی کە خۆی خۆی نەخوڵقاندووە بەڵام دیسان هەر ئازادە. لەوێوە کە ڕۆژێک قاچی خستووەتە سەر ئەم دنیایە بەرپرسی هەر کارێکە کە لە دەستی دێت. بەڵام ئێمە سەرپشک نەبووین کە لە دایک بین. مەبەستی سارتەریش ئەرەوە بوو. بەو حاڵەیش ئێمە ئازادین و ئەم ئازادییە لە هەموو ژیانماندا پێمل و بە پێمل بە هەڵبژاردنمان دەکا. هیچ نرخ و پێوانەیەکی هەمیشەییش نییە کە پێیەوە بلکێین. هەر ئەمە گرنگی هەڵبژاردنەکانی ئێمە زیاد دەکات، چونکە ئێمە بە تەواوی بەرپرسی هەر کارێکین کە ئەنجامی ئەدەین. کەواتە ناتوانین بە بەهانەی ئەوەی کە دەبێت بۆ شوێنی کارەکەمان بچین یاخود دەبێت چاوەڕوانەکانی چینی مامناوەندی جێبەجێ بکەین لە ژێر باری بەرپرسیاریەتی هەڵبژاردن بچینە دەر. کەسانێک کە وا دەکەن پەیوەست دەبن بە کۆمەڵی کەسانی نەناسراو کە وەک ڕانەمەڕێکی بێشوانوان، ڕانێکی فریودراو و هەڵهاتوو، لە لایەکی ترەوە ئازادی پێملمان دەکا بوونی خۆمان دەربڕین و بە ڕاستی و بە دروستی ژیان بکەین. بەڵێ تێگەیشتم. ئەمە لە هەڵبژاردنە ئەخلاقییەکانی ئێمەیشدا ڕاست دەردێت. ناتوانین تاوانەکە بخەینە سەر سروشتی مرۆڤ یاخود لاوازی مرۆڤ یان ئەم جۆرە شتانە. زۆر جار لەگەڵ مرۆڤگەلێکی باڵغ و باڵغ ڕووبەڕوو دەبینەوە کە وەکوو حەیوان هەڵسوکەوت دەکەن و تاوانی خۆیان دەخەنە سەر باوکی مرۆڤ واتە ئادەم. ئەم ناوە بەهانەیەکە کە گرتوومانە بە دەستمانەوە بۆ ئەوەی لە بەرپرسیاریەتی کردەوەکانی خۆمان دەربچین. بەڵام ئەڵبەت بەرپرسیاریەتی مرۆڤیش سنوورێکی هەیە. سارتەر وتی ژیان مانایەکی زاتی نییە. بەڵام مەبەستی ئەوە نەبوو کە هیچ شتێک گرنگ نییە، سارتەر نهیلیست بوو. واتە ببورن سارتەر نهیلیست نەبوو. ئەمە چییە؟ نهیلیست یاخود نەبوونگەرا وا بیر دەکاتەوە کە هەموو شتێک پووچ و بێمانایە و هەر کارێک شیاوی کردنە. سارتەر پێی وابوو ژیان دەبێت مانای هەبێ، ئەمە شتێک شتێکی بێ لادانە. بەڵام خۆمانین کە دەبێت ئەم مانایە لە ژیانماندا بخوڵقێنین، بوون بە مانای دروستکردنی بوونە. دەکرێت ئەمە شی بکەیتەوە؟ سارتەر دەیەوێ بیسەڵمێنێ کە ئاگایی بە تەنیا بێسوودە مەگەر ئەوەی کە هەست بکرێ کە ئاگایی هەمیشە ئاگاداربوونە لەسەر شتێک. ئەم شتە هەم دروستکراوی خودی ئێمەیە و هەم شوێنی ژیانمان. ئەو شتەی بۆ ئێمە گرنگە کە هەڵیدەبژێرین، کەواتە تا ڕادەیەک لەژێر کاریگەریی هەستەکانمان داین. دەکرێت نموونەیەک باس بکەیت؟ دوو کەس لە یەک ڕۆژدا لەوانەیە شتێک بە تەواوی جیاواز لە یەک هەست بکەن. لەبەرئەوەیە کە ئێمە لە کاتی تێگەیشتنی هەستیدا دەوروبەری خۆمان بە تێگەیشتنی تایبەت بە خۆمان و بە خواستی خۆمان یارمەتی تێگەیشتنمان ئەدەین. پێدەچێ ژنی زەیستان وا بیر بکاتەوە سەیری هەر شوێنێ بکا ژنی زەیستان دەبینێت، ئەمە هۆی ئەوە نیە کە ژنی زەیستان لەوو پێش نەبووبێت، بەڵکو بە هۆی ئەوەیە کە ژنی زەیستان ئێستا دنیا بە جۆرێکی تر دەبینێ، بەندکراوی هەڵهاتوو سەیری هەر شوێنێک دەکا پۆلیس دەبینێت. تێگەیشتم. ژیانی ئێمە لە چۆنێتی تێگەیشتنمان لە سەر شتی ناو ژوورێک کاریگەری هەیە. ئەگەر شتێک بە دڵم نەبێت نایبینم، ئێستا لەوانەیە بتوانم بڵێم ئەمڕۆ بۆچی درەنگم کرد؟ بە دەست ی ئەنقەست بوو، وایە؟ سەرەتا پێم بڵێ کاتێک هاتیت بۆ ئێرە چیت دی؟ یەکەم شتێک کە دیم ئەوە بوو تۆ لێرە نەبوویت. بە بڕوای تۆ سەیر نییە یەکەم شتێک کە دیت شتێک بوو کە لێرە نەبوو؟ لەوانەیە. بەڵام من لەگەڵ تۆدا وادەم هەبوو بۆیە بە دوای تۆدا دەگەڕام. سارتەریش دروست نموونەیەکی وا بەکار دێنێ تاکوو نیشان بدا کە ئێمە چۆنە و شتانەی پەیوەندی بە ئێمەوە نییە لە ناوی دەبەین. تۆ درەنگ هاتوویت بەڵکوو ئەمە بسەڵمێنیت؟ بەڵکوو تۆ بتوانیت لەم خاڵە گرنگەی فەلسەفەی سارتە تێبگەیت، ناوی بنێ، جۆرێک، مەشقی، وانەکەت. بەڕاست هەر لەبەرئەوە ئەگەر کەسێکت خۆشبوێت چاوەڕوانی تەلەفۆنی ئەویت لەوانەیە تەواوی شەو دەنگی ئەو لەگوێتدا بێت کە تەلەفۆن ناکات بڕیارتان داوە لە وێستگەی شەمەندەفەر یەکتر ببینن، خەڵکێکی زۆر لەوێ وەستان و ڕێگە نادەن تۆ ئەو ببینیت. ئەمانە هەموویان ڕێگرن بەڵام هیچ کامیان بۆ تۆ گرنگ نین، تەنانەت لەوانەیە زۆر ناشرین و قەڵەو بێتە بەر چاوت. شوێنێکی زۆریان گرتووە، بەڵام تەنیا شتێک کە تۆ دەیبینیت ئەوەیە کە ئەو لەوێ نییە. زۆر خراپە. سیمۆن دۆبوار هەوڵی دا فەلسەفەی سەرەکی بوونی ژیان سەبارەت بە ئازادی ژیان بخاتە گەڕ. سارتەر وتبووی مرۆڤ سروشتێکی هەمیشەیی و نەگۆڕی نییە کە پشتی پێ ببەستیت، بەڵکو ئێمە بۆ خۆمان دەیخوڵقێنین. ڕاستە. ئەمە سەبارەت بە تێگەیشتنی ئێمە لە هەردوو ڕەگەزی نێر و مێ گونجاوە. سیمۆن دۆبوار جۆرێک سروشتی هەمیشەیی پیاوانە یاخود جۆرێک سروشتی نەگۆڕی ژنانە ڕەت دەکاتەوە. بۆ نموونە زۆربەی کات دەوترێ پیاوان سرووشتێکی لە حاڵی گەشەیە سرووشتێکی لە خۆباییان هەیە هەر بۆیە لە دەرەوەی ماڵدا بە دوای مەبەست و مانا دەکەون و لەگەڵ ئەوەدا فەلسەفەی ژیانی ژنان دروست خاڵی بەرامبەری ئەمەیە ئەوان لە حاڵەتی وەستاودان واتە دەیانەوێ لە هەر شوێنێک کە هەن بمێنەوە لەم ڕووەوە ژنان خەریکی پەروەردەکردنی خێزان دەبن دڵیان بە ژینگە و شتی ناو ماڵەوەیە. بە زمانی ئەمڕۆکە ژنان زیاتر لە پیاوان بایەخ بە نرخە ژنانەکان ئەدەن. بە ڕاستی سیمۆن دۆبوار بڕوایەکی وەهای هەبوو؟ وا دیارە گوێت لە قسەکانم نەگرتووە. سیمۆن دۆبوار لە ڕاستیدا بڕوای بە سروشتێکی جیاوازی پیاوانە و ژنانە نەبوو. بە پێچەوانەوە دەیوت ژنان و پیاوان دەبێت خۆیان ئەم جۆرە بۆچوون و ئارمانجە خراپانە لە ناو بەرن. منیش لەگەڵیدا هاوڕام. کتێبی گەورەی ئەو لە ساڵی هەزار و نۆ سەد و چل و نۆ دا بڵاوبووەوە بە ناوی ڕەگەزی دووهەم. مەبەستی لەم ناوە چی بوو؟ باس لە ژنان دەکا. لە فەرەنگی ئێمەدا لەگەڵ ژن وەکوو ڕەگەزی دووەم هەڵسوکەوت دەکرێ. کرداری پیاوان و ژنان بە شێوەی ئەنجامدەر و ئەنجام گرتووە. بەم شێوەیە ژن لە بەرپرسیارێتی ژیان بێبەش دەکەن. واتە دەیوت ئازادی و سەربەخۆیی ژنان لە دەستی خۆماندایە؟ بەڵێ دەکرێت وایش بڵێین. ئێگزیستانسیالیزم لە دەیی چوارەمی سەدەی بیستەم بەدواوە کاریگەرییەکی زۆری لەسەر ئەدەب و وێژە بە تایبەت شانۆنامە بووە. خودی سارتەریش هەم شانۆنامەی دەنووسی هەم ڕۆمان. نووسەرە گەورەکانی تر بریتی بوون لە ئەلبێر کامۆی فەڕانسەیی، سامۆئێل بێکێتی ئێرلەندی و ئۆژین یۆنسکۆ کە خەڵکی ڕۆمانی بوو و هەروەها ویتۆڵد گۆمبۆرویچ لە پۆڵەنداوە. شێوازی تایبەتی ئەمانە و زۆریەک لە نووسەرەکانی تری ئەو دەورە پووچگەرایی بوو. ئەم زارۆکەیە زۆرتر لە شانۆی پووچگەرادا بەکار دێت. پووچگەرا؟ دەزانیت مەبەست لە پووچ چییە؟ ئەڵبەت هەر شتێک کە بێ مانا و دوور لە عەقڵ بێت. بەڵێ، بە تەواوی. شانۆی پووچگەرا خاڵی بەرامبەری ڕاستگەراییە. مەبەستی ئەوەیە کە بێ مانایی ژیان پیشان بدات و بینەرەکان بۆ دژایەتی هان بدات. کاتێک کەسێک لە بیانێکی زۆر ئاسایی و لە بنەماڵەیەکی زۆر ئاساییدا و بە شێوازی بە تەواوی ئاسایی دەچێت بۆ حەمام ئەوا بینەرەکان دەکەونە پێکەنین، دەشێت پێکەنینی ئەوان بە جۆرێک میکانیزمی بەرگری لە بەرامبەری ڕوانینی گاڵتەی خۆتدا بزانیت. بەڵێ بە تەواوی وایە. شانۆی پووچگەرا دەتوانێ لایەنێکی سوریالیستیشی تێدا بێت، ڕووخساری ئەکتەرەکان زۆرتر لە حاڵەتێکی خەیاڵی و دوور لە ڕاستیدان، بەڵام ڕۆڵی خۆیان بە ئاسانی دەگێڕن. هەر ئەم نەبوونی تێڕامانە لە ئەکتەری شانۆدا دەبێتە هۆی سەرسووڕمانی بینەران. شێوەی کاری چارلی چاپلن لە فیلمە بێدەنگەکاندا هەرەمە بوو. گاڵتە بوونی ئەمانە زۆرتر لە قەبووڵ کردنی بێ گلەیی چاپلین دا بوو لەو هەموو بەڵا پووچەی بە سەری دەهات. ئەمە دەبێتە هۆی ئەوەی کە بینەر لە دەروونی خۆیدا بە دوای شتێکی ڕاستتر و سەرەکی تردا بگەڕێت. بەڵێ، سەیرە مرۆڤەکان لەگەڵ هەموو شتێکدا هەڵەکەن و هیچ گلەییەکیش ناکەن. زۆرجار بە ڕاستی واز دەکەین کە دەبێت لەم حاڵەتە هەڵبێین، هەرچەند نازانین پەنا بۆ کوێ بەرین. کاتێک ماڵ ئاگری گرت، دەبێت هەڵبێین، هەرچەند هیچ شوێنێکمان بۆ حەوانەوە نەبێت. بەڵێ ڕاستە. یەک فنجانی تر چای دەخۆیت یاخود لەوانەیە ساردییەک. باشە، بەڵام من ئێستاش پێموایە کارێکی باشت نەکرد کە درەنگ هاتیت. هیچ قسەیەکم نییە. ئالبێرتۆ بە فنجانێک چای و ساردییەکەوە گەڕایەوە، لەم ماوە لەم ماوەیەدا سۆفیا وردە وردە جەوی کافەکەی پێ خۆش بوو. هەروەها سەیری کرد کە وتووێژی مێزەکانی تریش ئەوەندە کە بیری دەکردەوە بێ مانا نەبوو. ئالبێرتۆ شووشە ساردییەکەی بە تووندی دا بەسەر مێزەکەدا و چەند کەس لە مێزەکانی دەوروبەرەوە سەیریان کرد. ئالبێرتۆ وتی ئەمە خاڵی کۆتاییە. واتە مێژوو و فەلسەفە بە سارتەر و ئێگزیستانسیالیست کۆتایی پێهات؟ نا، ئەڵبەت ئەم وتە زێدەڕۆییە. بەڵام فەلسەفەی سەرەکیبوونی ژیان بۆ زۆریەک لە خەڵک لە جیهاندا گرنگییەکی بنەڕەتی هەیە. هەروا کە دیمان بنەمای ئەم فەلسەفە دەچێت بۆ ڕابوردوویەکی دوور لە کرکەگۆرەوە بۆ سوقرات. بەڵام سەدەی بیستەم هەڵگری نوێبوونەوە و پشتکوتنەوەی ڕەوتە فەلسەفییەکانی تریش بوو کە لەوە پێش باسمان کرد وەکوو، وەکوو، نوێ تۆمیسم، واتە بیرۆکەکانی پەیوەست بە ڕەوشی تۆماس ئاکۆیناس. یەکێکی تریان ناسراوە بە فەلسەفەی شیکردنەوە یاخو شێوازی تەجرەبەی عەقڵانی کە ڕیشەی لە فەلسەفەی هیوم و تەجروبە گەراکانی بەریتانیا وەرگرتووە و هەروا تا ڕادەیەکیش لە ئەرستۆ. سەرەڕای ئەمانە سەدەی بیستەم لە ژێر کاریگەری ڕەوتە زۆر و جۆراوجۆرەکانی نوێی مارکسیزمدا بووە. سەبارەت بە نوێی نوێ داروینیزم و گرنگی لێکۆڵینەوەی دەروونیش لەوە پێش باسمان کرد. بەڵێ. دەبێت ئاماژە بکەین بە چەند ڕەوتێکی کۆتایی وەکو ماتریالیزم یا مادەگەرایی کە ئەویش ڕیشەی مێژوویی هەیە. دەتوانین بەشێکی زۆر لە زانستی ئەمڕۆکە پەیوەست بکەینەوە بە هەوڵەکانی پێش سوقرات، بۆ نموونە گەڕان بەدوای ئەتۆمی بنەڕەتدا کە دروستکەری هەموو ماددەکانە. هیچ کەسێک تاکو ئێستا نەیتوانیوە پێناسەیەکی شیاو بۆ ماددە پێشنیار بکات. زانستی نوێ بۆ نموونە فیزیک و کیمیای ژینگەناسی ئەوەندە هۆگری ئەم باسەن کە ئەم بەشە گرنگە لە فەلسەفە بۆتە باسی گرنگی فەلسەفەی ژیانی زۆر کەس کۆن و نوێ لە پەنای یەکدا. بەڵێ. چونکە پرسیارە سەرەتاییەکانی وانەی ئێمە هێشتا بێ وەڵام ماونەتەوە. سارتەر قسەیەکی زۆر گرنگی کرد وتی، پرسیارەکانی ژیان ناکرێت یەک جار بۆ هەمیشە وەڵام بدرێنەوە، هەروەها لە ناوەکەیەوە دیارە پرسیاری فەلسەفی شتێکە کە لە نەوەیەکەو بۆ نەوەیەکی تر، تەنانەت لە کەسێکەوە بۆ کەسێکی تر دەبێت جار لە دوای جار پرسیار بکرێت. بیرێکی ئومێد بڕە. نا، من هاوڕا نیم. دروستکردنی ئەم پرسیارانە لە نیشانەی زیندووبوونی ئێمەیە. سەرەڕای ئەوە مرۆڤ بەردەوام لە گەڕان بەدوای پرسیارە کۆتاییەکاندایە و ڕێگە چارەی ڕوون و بڕوای زۆرێک لە باسەکانی دۆزیوەتەوە. زانست، لێکۆڵینەوە، تەکنۆلۆژی، ئەمانە هەمووی بەرهەمی دووهەمی دیسانەوە بیرکردنەوەی فەلسەفییە. مەرگی تێڕامانی مرۆڤ دەربارەی ژیان نەبوو کە سەرەنجام ئەوی برد بۆ گۆی مانگ؟ بەڵێ ڕاستە. کاتێک نیل ئارمیسترۆنگ قاچی نایە سەر مانگ وتی، هەنگاوێکی بچووک بۆ مرۆڤ هەنگاوێکی گەورە بۆ مرۆڤایەتی. بەم وشانە هەستی خۆی واتە هەستی یەکەمین مرۆڤ کە قاچی نایە سەر گۆی مانگ دەربڕی و خۆی لەگەڵ تەواوی ئەو کەسانەی کە لای ئەو دەژیان هاوبەش کرد. ئاساییە کە ئەم کارە تەنها بەرهەمی لێهاتوویی ئەو نەبووە. لە سەردەمی ئێمەدا کۆمەڵێک کێشەی نوێ هاتوونەتە پێش، کێشەی پیسبوونی ژینگە دەبێت بە گرنگترینی ئەو کێشانە بزانین. یەکێک لە پایەدانەرانی فەلسەفی ژینگە یاخود ژیانی ژینگە فەیلەسوفێکی نەرویژی بوو بە ناوی ئارنە نێس کە یەکێک لە ڕەوتە سەرەکیەکانی فەلسەفی سەدەی بیستەم بووە. زۆریەک لە فەیلەسوفەکانی ئەم بیرۆکە گوتویانە کە شارستانیەتی ڕۆژاوا بە شێوەیەکی گشتی بەهەڵەدا دەڕوات و بە خێرایی بەرەو لێکدان و هەڵدێر هەنگاو دەنێت. لێکدران لەگەڵ تواناکانیدا ئەو شتەی کە گۆی زەوی دەتوانێ هەڵیگرێت. لێکۆڵینەوەی ئەوان لە پیسبوونی هەوا و تێکچوونی ژینگەیش زیاتر دەڕوات. بە بڕوای ئەوان بیرکردنەوەی ڕۆژئاوایی تووشی هەڵەیەکی بنەڕەتی بووە. بە بڕوای من دروست دەڵێن. بۆ نموونە فەلسەفەی ژینگە بۆچوونی سەرەکی کامڵبوون پەسەند ناکات. کە مرۆڤ مەزنترە و دەوترێت ئێمە سەروەری زەوین و ئەم شێوازی بیرکردنەوەیە بۆ سەیارەی زیندووی ئێمە بە مەترسیدار دەزانێت. تەنانەت بیرکردنەوە لەم باسە من توڕە دەکات. فەیلەسوفەکانی ژینگە ئەم بۆچوونەیان گرتە بەر ڕەخنە و گازندەی خۆیان و زۆرێک لەوان سەرنجیاندایە فیکر و ئەندێشەی فەرهەنگەکانی تری وەک فەرهەنگی هند. هەروەها فیکر و نەریت و فۆلکلۆری خەڵکانی دواکەوتووی وەکوو خەڵکە ڕەسەنەکانی ئامریکایان خستە بەر لێکۆڵینەوە تاکوو بزانن کە ڕۆژاوا چی لە دەست چووە. لەم ساڵانەی دواییدا لە کۆبوونەوە زانستییەکاندا دەوترێ کە سەرتاپای شێوازی فیکری زانستی ئێمە لە ژێر کاریگەری جۆرێ گۆڕانی سەمبولێکدایە. ئەمە بە واتای گۆڕانێکی بنەڕەتییە لە شێوازی بیرکردنەوەی بیرمەندەکان. ئەم میکانیزمە هەر ئێستا لە چەند بەشدا بەرهەمی لێکەوتووەتەوە و ئێمە خۆمان ئاگاداری چەند نموونەیەکی دیارین لەم بزووتنەوە بەناو ئالترناتیڤانە کە هەموویان پشتگیری هەمەگەرایی و شێوەهایەکی نوێن لە ژیان زۆر باشە. بەهەرحاڵ کاتێک باسی کۆمەڵی خەڵک لە گۆڕدا بێ، دەبێت لە نێوان دۆ و دۆشاودا جیاوازی دابنێین. بەشێک لەسەر ئەو بڕوایەن کە ئێمە لە بەردەم دەورانێکی نوێداین، بەڵام هەر شتێکی نوێ مەرج نییە کە باش بێت، هەر شتێکی کۆنیش نابێت دوور بخرێتەوە. یەکێک لە هۆکارەکانی ئەم دەورەی وانەی فەلسەفە هەر ئەمە بووە، ئێستا کە تۆ ئاگادارییەکی مێژووییت دەست کەوتووە، دەتوانیت ڕێگەی ژیانت دیاری بکەیت. زۆر سپاس. بە بڕوای من زۆریەک لەو شتانە کە لە ژێر ناونیشانی دەورانی نوێ دەرخواردی ئێمە درێت، وتەی بێ سوودە. لەم دەیانەی دواییدا ئایینی نوێ و زانستی سەیر و سەمەرەی تازە و چەندەها جۆر وتە و خورافەی نوێ دونیای ڕۆژاوای خستۆتە ژێر کاریگەری خۆی. هەر خودی ئەمانە بۆ خۆی بوونەتە پیشەیەک. هەرچی مەسیحییەت لایەنگرانی خۆی زیاتر لەدەست ئەدات، ئەم خۆراکانە لە بازاڕی فەلسەفیدا زیاتر دەبێت. دەکرێت ئەم خۆراکە نوێیانە ناو بەریت؟ ئەوەندە زۆرن کە نازانم لە کوێوە دەست پێ بکەم. سەڕەڕای ئەوە، شیکردنەوەی دەورانی خۆمان زۆر ئاسان نییە. چۆنە کەمێک لە ناو شاردا پیاسە بکەین و دەمەوێت شتێکت پیشان بدەم. کاتم زۆر نیە میوانیەکەی بەیانیت لەبیر چۆتەوە؟ ئەڵبەت کە لەبیرم نەچۆتەوە وا بڕیارە ڕوداوێکی سەرنج ڕاکێش لەوێ ڕوبدات بەڵام سەرەتا دەبێت وانەی فەلسەفەی هیڵدە تەواو بکەین و سەرگورد بیری لە دوای ئەوە نەکردۆتەوە گۆت لێیە باس لە چی دەکەم کەواتە کاتێک وانەکە تەواو بوو تا ڕادەیەک دەسەڵاتداری ئەو لەسەر ئێمە کەم دەبێتەوە. جارێکی تر شووشەی خاڵی ساردیەکەی هەڵگرت و دای بەسەر مێزەکەدا. چوونە دەرەوە، خەڵک وەکو مێروولە وابوون کە لە دەوری کونەکەی خۆی بە پەلە بەملاوبەولادا دەڕوات. سۆفیا لە فکری ئەوەدا بوو کە ئالبێرتۆ دەیەوێت چی پیشان بدا. لە کەناری فرۆشگەیەکی گەورەدا وەستان کە چەندەها جۆری جیاوازی ئامێری پەیوەندی و تەلەفزیۆن و ڤیدیۆ و سەتەلایت و تەلەفۆنی دەستی و کۆمپیوتەر و ئامێری فاکس و هەتا دوایی لێبوو. ئالبێرتۆ هێمای بۆ پێشانگەی فرۆشگەکە کرد و وتی، بەمە دەڵێن سەدەی بیستەم. دنیا لە دەورانی ڕێنیسانسەوە بەرەو تەقینەوە ڕۆیشت. گەشتە زانستییە دەریاییەکان دەستی پێکرد و ئەورووپاییەکان دنیایان پشکنی. ئەمڕۆکە کارەکە پێچەوانە بۆتەوە دەتوانینەوە بە جۆرێک تەقینەوەی پێچەوانە بزانین. مانای ئەمە چییە؟ بەو مانایە کە دنیا خەریکە بە چەشنی تۆڕێکی پەیوەندی گەورە پێکەوە پەیوەست دەبێت. ماوەیەک لەمەوبەر بوو کە فەیلەسوفەکان بۆ لێکۆڵینەوە دەربارەی جیهانی دەوروبەریان و دیداری دەسەڵاتدارەکان ناچار بوون چەندین ڕۆژ بە ئەسپ و کەژاوە بچن بۆ گەشت. ئەمڕۆکە ئێمە دەتوانین لە هەر شوێنێک کە بمانەوێت لەم زەوییە بنیشینەوە و بەرهەمی تەواوی تەجرەبەکانی مرۆڤ لەسەر شاشەی کۆمپیوتەر ببینین. هەم سەرسووڕهێنەر و هەم ترسێنەرە. باسەکە ئەوەیە کە ئایا مێژوو لە تەواوبووندایە یاخود بە پێچەوانە؟ ئێمە لە سەرەتای دەورەیەکی نوێداین. ئێمە هاوڵاتیانی تەنیا یەک شار یا وڵاتێکی تایبەت نین، بەڵکو لە شارستانیەتێکی جیهانیدا بەسەر دەبەین. بەڵێ ڕاستە. پێشکەوتنە زانستییەکان بە تایبەت لە بەشی پەیوەندییەکاندا لە سی تاکوو چل ساڵی ڕابردوودا لە تەواوی مێژووی مرۆڤ زیاتر و سەرسووڕهێنەرترە. ئەمە پێ دەچێ هێشتا دەستپێکی کار بێت. هەر ئەوە بوو دەتویست پیشانم بدەیت؟ نا، ئەو شتەی دەمەوێت پیشانت بدەم لە پشتی ئەو کلیسایە. هێشتا لە بەر پێشانگای فرۆشکەگەدا وەستابوون کە وێنەی کۆمەڵێک سەربازی نەتەوە یەکگرتووەکان لە ناکاو لە سەر شاشەی تەلەفیزیۆنێک دەرکەوت. سۆفیا وتی، سەیرکە. کامێراکە ڕووخساری یەکێکیانی لە نزیکەوە پیشان دا. ڕیشێکی ڕەشی وەکوو ئالبێرتۆی هەبوو، سەربازە ڕیشنەکە لە ناکاو لاپەڕەیەکی هێنایە بەر کامێراکە لە سەری نووسرابوو، هیڵدا خەریکە دێمۆ. پاشان دەستێکی ڕاتەکاند و لەبەرچاو گوم بوو. ئالبێرتۆ هاواری کرد فێڵباز! ئەوە سەرگورد بوو؟ نامەوێت باسی لێ بکەم. لە ناوەڕاستی پارکی بەردەم کلیساوە تێپەڕین و گەیشتنە شەقامێکی گەورەتر و ئالبێرتۆ شێواو دیار بوو. لە بەرامبەر کتێبفرۆشی گەورەی شاردا بە ناوی لیبرز وەستان. ئالبێرتۆ وتی با بچینە ژوورەوە. لە ناو فرۆشگەکەدا ڕاستەوخۆ چوون بۆ لای قەفەسە درێژەکان کە سێ بەش بوو بە ناوەکانی دەورانی نوێ، شێوازە نوێکانی ژیان، عیرفان. ناوی کتێبەکان سەرسووڕهێنەر بوون. بۆ نموونە ژیانی دوای مردن، نهێنییەکانی بانگکردنی ڕۆح، فاڵی کارت، دیاردەی سەرسووڕهێنەری ئاپۆلۆن، ساڕێژ بوون، گەڕانەوەی خوداکان، لەوەو پێشیش لێرە بوون، فاڵ گرتنەوە چییە؟ وە سەدان جۆر لەم کتێبانە لە بەشی خواروی قەفەسەکاندا کۆمەڵێک کتێبی زۆر هەڵچنرابوو. ئەمەیش سەدەی بیستەمە، سۆفیا، ئەمە جێ نزرگەی ئێمەیە. تۆ خۆ بڕوات بەو شتانە نییە. زۆربەیان وتەی بێنرخن. بەڵام ئەمانەیش وەکو کتێبی سێکس و. هەتا دوایی باش دەفرۆشرێت. زۆربەیان جۆرێک نووسینی بێ ئەزموونە، بەڵام لاوەکان دێن و ئەم بیرانەیان لا زۆر دڵڕفێنە و دەیکڕن. جیاوازی ئەم کتێبانە لەگەڵ فەلسەفەی ڕاستەقینەدا کەم و زۆر وەکوو جیاوازی خۆشەویستی و هەوەسبازییە. خەریکیت بێزارم دەکەیت. با بچینە دەرەوە لەناو پارکدا دانیشین. لە کتێب فرۆشیەکە هاتنە دەرەوە و لە بەر کلیسادا کورسیەکی بەتاڵیان دەست کەوت. کۆترەکان لە ژێر درەختەکانەوە دەڕۆیشتن و چۆلەکە بێشەرمەکان بەم لاو بەولادا دەفڕین. ئالبێرتۆ وتی ناویان ناوە لە سەرووی دەروون ناسی و یاخود تێگەیشتنی هەستی. زۆر جاریش پێی دەڵێن تەلەپاتی یا غەیبزانی. بزووتنەوەی دەروون، بانگکردنی ڕۆح، فاڵگری و ئاپۆلۆن ناسی. بەڵام لە گاڵتە دەرچێت. بەڕاست وا بیر دەکەیتەوە ئەمانە هەمووی پڕوپوچە؟ ئەڵبەت شیاوی فەیلەسوفێکی ڕاستەقینە نییە کە بڵێت هەمووی ئەمانە بە یەک ئەندازە خراپن. بەڵام دەتوانم بڵێم کە ئەمانە هەموویان لە ڕوانگەیەکەوە کە بوونی نییە، کەم و زۆر پلانی درێژخایەن دادەڕێژن.